هەموومان لە ڕۆژگارێکی وەکو ئەمڕۆدا بە ئاشکرا هەست بە بێبەرەکەتی دەکەین گەورەترین سەرمایەی مرۆڤیش بریتییە لە تەمەنەکەی کە بە ئاشکرا هەموومان هەست بەوە دەکەین تەمەن و کاتی مرۆڤ بەرەکەتی تێدا نەماوە بۆیە ئەگەر سەیری پێشینانی خۆمان بکەین سەیری سەلەفی ساڵحی ئەم ئومەتە بکەین ئەگەر چی تەمەنیان چەند ساڵ کەم بووە بە ساڵ کەم بووە بەڵام لە بەرهەمدا شتێکی سەرسوڕهێنەریان پێشکەش کردووە علەمایان فەرموویانە تەنزیل البەرەکەت عند ذکر الصالحین بەرەکەتی خوا دادەبارێ بەسەر هەر مەجلیسێکە هەر کۆڕ و دانیشتن و کەسانێکدا کە یادی پیاوچاکان دەکەنەوە سەرەتای وتارەکەمان بۆ ئەوەی کەوا بەرەکەتی خوامان بەسەرا ببارێ ان شاء اللە دەچینە خزمەت زاتێکی پڕ بەرەکەت زاتێک عالمێکی گەورەی جیهانی ئیسلام کە هەموو تەمەنی بەرەکەت بوو و بەرەکەتی پێشکەش بە ئومەتی ئیسلام کرد ئەو زاتە گەورە باس دەکەین پێم خۆشە هەر جارەی لە وتارەکاندا ئاماژە بە مێژووی ژیانی گەورە پیاوانی ئەم ئیسلامە بکەین گەورە زانان و کەڵە پیاوانی مێژووی خۆمان بکەین یەکەم بۆ ئەوەی ئەم گەنجولاوە تازە پێگەیشتوانەی ئەمڕۆ بزانن ئیسلام چی پێشکەش بە کۆمەڵگەی مرۆڤایەتی کردووە دووەم بۆ دەمکوتی ناحەزانی ئیسلام کە بە ئاشکرا ڕایدەگەیەنن مزگەوت و حجرە و مەدرسەی دینی هیچ علم و زانستێکی تێدا نەبووە و مۆدێرنەتە و جیهانی عەقڵانیەت و ئەمانە ئەمانە شتیان بۆ دنیای نوێ پێیە بەڵام لەگەڵ ئەو تەکنەلۆژیا سەرکەوتۆی ئەمڕۆدا لەگەڵ ئەو هەموو کۆمپیوتەر و ئەنتەرنێت و تابعە و مەتبەعە پێشکەوتووەی ئەمڕۆدا ئەو زانایەی کە ئێمە باسی دەکەین بە سەدان خەڵکی وەکو مەمانان ناتوانن بە قەدەر پەنجەیەکی ئەو بنووسنەوە ئەو زاتە گەورە عالمی گەورەی ئیسلام ئیمامی ئیبن الجەوزیە کە ناوی جەمالەدینی عەبدوڕەحمانی کوڕی عەلی کوڕی محەممەدە لە شاری بەغدا لە ساڵی 510 کۆچیدا کە دەکاتە 1116 زاینی لەدایک بووە ئیمامی زەهەبی ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێ زانایان لەسەر ئەوە زۆربەیان کۆکن کە ئەم عالمە گەورە بەڕەچەڵە کوردە باب و باپیرانی کوردن تەمەنی سێ ساڵ دەبێت کە باوکی وەفات دەکا و دایکی شوو دەکاتەوە پورێکی بەخێوی دەکا لە تەمەنی شەش ساڵیدا دەنرێتە بەر خوێندن و حجرە و مامۆستای ئاینی زیاتر لە هەشتا مامۆستای بەناوبانگی ئەو سەردەمە دەرسی پێوتووە ئەم پیاوە بەرەکەتێکی زۆر عەجیب لە تەمەنیدا دیارە یەکەمیان ئەوەیە ئیمامی زەهابی دەفەرمێ هەر کتێبێکی لە ژیانی خۆیان بینی بێ بەسەر یاتێ نەپەڕیوە و ئللا هەمووی خوێندۆتەوە زۆر گەورەیە تۆ هەر کتێبێک بێتە بەرچاوت لە بەرگەوە بۆ بەرگ بتانی بیخوێنیتەوە دووەم لە هەموو زانستەکانە شارەزا بووە لە مجلدی بیستی سیر و اعلام النبلاء دا دەفەرمێ زانایان لەسەر چی کۆک بوونایە و لەسەر چی ناکۆک بوونایە هەموو عیلمی پێی بوو ئەیزانی جەید المشارەکەتی فی الطب لە زانستی پزیشکیدا دەستێکی باڵای هەبوو لەو بارەوە چەندین نووسراوی هەیە کەواتە ئەمە بەرەکەتی تەمەنە ئینسان بتوانێ ئەگەر ئەم خەڵکانەی ئەمڕۆ ئەبینی کابرا دکتۆرای هەیە ماستەری هەیە تەنها لە گۆشەیەکەوە توانیوێتی تێبکۆشێ و جزئێکی کەم زانیاری بەدەست بێنێ بەڵام عالمێکی ئاوا هەر لە زانستی پزیشکیەوە تا دەگاتە تەفسیری قورئان و علومی حەدیث و علومی شەرعی تا دەگاتە مێژوو مێژوو نووسینەوە لە هەموویدا دەورێکی باڵای هەبووە سێیەم وتاربێژێکی سەرکەوتوو بووە ئیمامی سویتی ڕەحمەتی خوای لێ بەدەفەرمێ لە ئامۆژگاری کردندا نمونەی نەبووە کاتێک کە چۆتە سەر مینبەر لەو زەمانەدا خەڵکی کە کەم بووە زۆر جار بووە سەد هەزار کەس دانیشتووی مەجلیسەکەی بووە خەلیفەی وەخت، پاشاکان، وەزیرەکان، خوێندکارەکان، مامۆستا و زاناکان گوێیان بۆ گرتووە. قسەی لە هەر مەجلیسێکا کردبێ کەس قسەی ڕەدی نەداوەتەوە بەرامبەری نەوەستاوەتەوە. چوارەم قسەکانی پڕ بەرەکەت بوون چونکە لە دڵێکی پڕ بەرەکەتەوە دەهاتنە دەرەوە. لە کتێبی تەذکرەت الحافظ لە مجلدی چوارە دەفەرمێ ئیمام ئیبن جەوزی فەرموویەتی وەکو فەزلی خوا باسی دەکەم ئەگەر خوا لێم قبوڵ کا سەد هەزار خراپەکار لەسەر دەستمدا تەوبەیان کردووە بیست هەزار گاور و جوولەکە لەسەر دەستی منا مسلمان بوون چ بەرەکەتێکی گەورەیە سەد هەزار کەس لەسەر دەستیان تۆبەی کردووە بیست هەزار گاور و جوولەکە لەسەر دەستی ئەوە بە ئامۆژگاریە بە نرخەکانی ئەو مسلمان بووە پێنجەم لە بواری نووسین و ئەدەبیاتدا ئەفەرمێ بۆ خۆی فەرموویەتی بەم پەنجانەم دوو هەزار مجلد کتێبم نووسیوە دوو هەزار مجلد کتێب ئیمام ابن خەلەکان کە خەڵکی ئەم خەلەکانی لای دووکانە لە کتێبی وەفایات الأعیاندا لە مجلدی چواردا دەفەرمێ هیچ زانایەک نەیتوانیوە هەموو کتێبەکانی ابن الجوزی بژمێرێ ئەوەندە کتێبی نووسیوە ئیمامی زەهەبی دەفەرمێ ئەوەی من بینیومە سێسەد و چل کتێبی هەیە هیوایان هەیە بە یەک کتێب حیسابە بەڵام چل مجلدە چل کتێبە ئەمجا پێی دەوترێ یەک کتێبیش سێ سەد و چل کتێبم بینیوە لە تەفسیری قورئاندا تەفسیرێکی نووسیوە بە ناوی ئەلعین کە هەشتا مجلد بووە پێیان وەی قوربان ئەم هەموو تەفسیرە ناخوێنرێتەوە بۆمان کورت کورت بکەوە ئەمجا زاد المەسر کە چوار مجلدە کورت کراوە ئەو هەشتا مجلد تەفسیرەیە ئەم پیاوە بەڕێزە ئەم عالمە بە چی وا تەمەنی بەرەکەتی تێکەوتووە ئەفەرمێ هەموو هەفتەیەک جارێک ختمی قورئانی کردووە هەموو هەفتەیەک لە جمعە بۆ جمعە ئللا جارێک تەواوی ختمی قورئانی کردووە کەواتەوە یەکەم بەرەکەتی قورئانە هەر ماڵێک قورئانی تێدا بخوێندرێ خوا بەرەکەتی بەسەرا دەڕێژێ دووەم فەرموویەتی بۆ نوێژی جەماعەت و بۆ نوێژی جمعە و بۆ مەجلیسی ئامۆژگاری خەڵک نەبێ بەبێ ئیش لە ماڵی خۆما ڕۆژە لە ڕۆژان نەچوومەتە دەرەوە اللە اکبر لەو بەرەکەتە ئێستا خەڵکی ئێمە هەر بە گەڕان و سوڕان هەموو تەمەنی بە فیڕۆ چووە ئەو تەمەنە بە ڕاستی بە بەرەکەتە کە لە ماڵی خۆتا دانیشی لانی کەم سڵاوەتێک لێدەی لانی کەم کتێبێک بخوێنەوە ئەگەر نەژنووسی سێم فەرموویەتی گومانم نییە شکم نایە لەو کاتەوە فام کردوتەوە شک نابم ئەگەر لە دیوانی خوادا لێم بپرسێتەوە پاویەکی حەرام هاتێتە ناو دەممەوە چەند خۆشە ئینسان لە حزوری خوادا وا ڕوسور بێ فەرموویەتی وەڵڵاهی شکم نییە ئەو کاتەی دەچمە بەر دیوانی خوا ئەوەی علمم پێی بوو بێ پاروێکی حەرام نەهاتۆتە سەر لێوەکانم ئەوە هەموو بەرەکەتی حەڵاڵ خۆریە چوارەم قل لە حەق قاسڵی لە کەس نەکردۆتەوە زانایەکی زۆر حەقبێژ بووە، بەردەوام لە ڕیزی میللەتدا بووە دژی کاربەدەستان، چونکە کاربەدەستان بە درێژایی مێژوو بەداخەوە هەر زوڵمیان لە میللەتی چەوساوە مەزڵوم کردووە. تەمەنی هەشتا ساڵ بووە، خەڵکی هانداوە کە خەلیفەی ئەو کاتەی موسڵمانان جا بۆیە زۆر کتێب هەیە گەنجانی بەڕێز دەیخوێندنەوە ئەڵێ خەلیفەکانی موسڵمانان وایان کرد ئەوە لەسەر ئیسلام حیساب نییە کابرا خەلیفە ئیسلامی کردوە بە خزمەتکاری خۆی نەک خزمەتی خۆی کردبێ و ئیسلامی خزمەت کردبێ بەڵێ لە تەمەنی هەشتا ساڵیدا لەسەر یەک وتاری جومعە پێنج ساڵ لەلایەن خەلیفەی ئەو وەختەوە دەخرێتە زیندانەوە پێنج ساڵی ڕێک نایهەڵدرێ ژن و مناڵەکەشی چاوی پێی بکەوێ بە ڕیشی سپی بە پشتی کۆماوە خۆی نانی دروست کردووە خۆی جلی خۆی شتووە پێنج ساڵی ڕەبەق لەلایەن سوڵتانی وەختەوە خراوەتە سجنەوە تا دایکی خەلیفەی ئەو زەمانە تەکلیفی بۆ دەکا و بەردەدرێ بەرەکەت بوو لە تەمەنی ژیانیدا بەرەکەت بوو لە تەمەنی مردنیشیدا خی گەورە مردنێکی بە فەخری بە نسیب کرد ئەفەرمونون ڕۆژی جمعە لە دوای نوێژی بەیانی وەفاتی کرد لە نوێژی بەیانی لە مزگەوتان نوێژی بەیانی کرد و سەلامی دایە وەفاتی کرد مانگەکە لە هەموو کاتێ پیرۆزتر بوو سێنزەی مانگی ڕەمەزان بوو ئەفەرمێ ئەوەندە خۆشەویست بوو لە ناوە دڵی خەڵکیدا ئەو ڕۆژەی بە خاک سپێدرا لە هەموو شاری بەغادا دوکانێک نەکرایەوە چ بەرەکەتێکە شارێکی گەورەی وەکو ئەو زەمانە دارولعیلم بووە بەغا یەک دوکانێک نەکراوەتەوە بازاڕێک نەکراوەتەوە هەمووی داخراوە لەبەر گەورەی ئەو عالمە چونکە بۆ خواژیە ئەمە ئەم پیاوە بەڕێزانە کاتی ئینسان ژیان نامەکەیان بە کورتیش دەخوێنێتەوە هەست دەکەی بەرەکەتێک و فعلەن بەسەر دڵ و دەروون تا دەبارێ مێشکت ئاسوودە دەبێ هەست بە ئارامی دەکەی چونکە ئەمانە بەرەکەت لە ژیانیاندا بووە لە وتاری ڕابردوودا باسی پۆلێنی قورئانیمان کرد بۆ تەمەنی مرۆڤەکان باسی ئەوەمان کرد قورئانی پیرۆز سێ کەس سێ جۆر سێ تەمەن بە بێبەرەکەت دادەنێ سێ تەمەن هەن بێبەرەکەتن یەکەمیان تەمەنی مولحید و بێباوەڕەکان پەنا بەخوا ئەوانەی وا دەزانن ژیان تەنها چەند ڕۆژ و ساڵێکە ئیلحادیەکان دەڵێن ئینسان کە مرد ئەبێتەوە بە خاک و خۆڵ و ئیتر زیندووبوونەوە نییە ئەمانە قورئان دەفەرمێت لە ئاژەڵ خراپترن چونکە ئاژەڵیش ئاژەڵەکان دوو لە ڕووی جەنابتان لێیان بپرسە چیت دەوێ خواردن خواردنەوە ئیسراحەت جوودبوون و ڕابواردن ئیتر غەممی ئاژەڵ هەر ئەوەیە ئەمانە ئیلحادی و بێدین و بێباوەڕەکانن بە بوونی خوا و پێغەمبەرانی خوا و قیامەتی خوا ئەوانەش بڕوایان وایە ژیان هەر خواردنە و خواردنەوەیە و کەسابەتە و ڕابواردنە و جوودبوونە زاوزێکردنە واتە مرۆڤ وەکو ئالەتێک وایە، مەشینەیەکە بەردەوام دەجوڵێ بۆ ئەوەی بەرهەم بدا، بۆ ئەوەی دوایی بۆ خۆشی هێندێکی لێ سەرف بکاتەوە. ئەمانە کە مردن لە قیامەتا هاوار دەکەن یا لەیتەنی کونت ترابا، خۆزگە خوایە ئاژەڵ بوومایە و ئێستا بووبمایە بەگڵ و نەجاتم ببوویایە. هەتا دەمرێ ئینسانی بێ باوەڕ وەک ئالەت وایە، مەشینەیەکە بەردەوام دێ و دەچێ و بەرهەم دەدا و دەخوا و دەنوێ، ئیتر خۆی نازانێ بۆ هاتە سەر ئەم زەوییە و بۆ ژیا و بۆچی مرد؟ بەڕاستی ئینسان ئەگەر لە خواوە لە ژیان تێنەگا نازانێ بۆ ژیاوە دووەم پارەپەرست و تێرنەخۆرەکان هیوا هەیە مەعبود و ئیلاهەکەی پارەیە لە پێناوی بەدەستهێنانی چەند دۆلار و دەفتەرێکا و دینار و دیرهەمێکە ئامادەیە دینی خۆی بفرۆشێ پەنا بەخوا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی تعس عبد الدینار و دیرهم هەی عەمری کورد بێ و ئەو عەمرەی بێ بەرەکەت بێ و عەمری نەمێنێ تعیسە معنای ئەوەیە بە کوردی ئەو کەسەی عەبدی دینار و دیرهەمە هەموو خوا و دین و ئیمان و خاک و نیشتیمانی بۆتە پارە دەی ئەو عەمرەی بێ بەرەکەت بێ وەڵاهی بێ بەرەکەتە چونکە ئەو کەسانەی هەموو ژیانیان تەنها هیوایەتی پارە کۆکردنەوەیە ڕۆژێ لە ڕۆژان خۆی ئیستفادەی لێ ناکا وەختێکیش دەزانێت تەمەنی چۆتە ناوە بۆی ناخورێ کە مردیش خەڵک دەیخوا ئەو شەقی لەسەر دەخوا خەڵک دەیخوا ئەو لە قیامەتە لەسەری محاسبە دەکرێت پەنا بەخوا ئەمجا هاوار دەکات چیم بەخۆم کرد ما ئەغنا عنی مالیە کاتێک کە قسە بۆ جەماوەر و بۆ خەڵک دەکا قسەکانی هێندە گەرم و گوڕ و بە تەئسیرن سەرت سوڕ دەمێنێ ئەو هەموو درۆیە ڕیز دەکات و بەڕاستی دەزانی ئەوەندە دەمی گەرمە ئەوەندە وەعدی زۆرە ئەوەندە بەهاری لە پشتێنە ئەو هەموو درۆیە لەبەر چاوی ئەو خەڵکە دەکا بەڕاست شاهیدی ئەدا و دەڵێ خوا شاهیدە ئەوەی کە دەیڵێم ڕاستە سوێن دەخۆم خیانەت لەو میللەتە ناکەم وهو ألد الخصام خوا دەفەرمێ درۆ ئەکا درۆ دەکا بەڕاستی ژیانی خەڵک ئەو ناخۆشی دەکا و دوژمنی سەرسەختی میللەتە دنیایەکی وەکو ئەمڕۆ لە ڕۆژێکی وەکو ئەمڕۆدا هەر ڕادوێیەک دەکەیەوە هەر لیستێک دەخوێنیەوە هەر پەیڕۆ پرۆگرامێک تەماشا دەکەی هەمووی هەر دەڵێ من چاکم هەمووی هەر دەڵێ ئەو میللەتە بەس بە من چاک دەبێ جا نازانین دەبێ کامیان ڕاست بکە لەناو هەموو درۆزنەدا بۆیە پێیان دەڵێین خەمی گرانی و کاڵا و شتومەک کە بۆتە چەکی دەستی بەدنمەک خەمی کارەبا و ئاو و ئاوەڕۆ کە پاساو نییە بۆ پینە و پەڕۆ خەمی بژێوی سەرباری گشتە وڵات هیچ چەند کەس نەک وڵاتی گشتە خەمی عیادە و دکتۆر و دەرزی تەحلیل و نازۆر سۆنەری فەڕزی خەمی گرانی خانوو و زەوی و زار کە هەرچی کرێ چیە کردوویە گرفتار خەمی پارەی زۆر لای چاوچنۆکان کە دنیایان کرد بە ڕیزە دووکان خەمی ڕۆتین و واسیتە و بەرتیل خەڵکی بێ پشکی کردووە زەلیل خەمی لاسایی و مۆدیلی سەردەم لە هەمووی زیاتر پێمان ئەدەن خەم خەمی نەمانی گەورە و بچووکی کوڕ لەگەڵ باوکیا ئەنوێنێ سووکی خەمی هەلپەرست لەناو بازاڕە کە هەر وەکوو گورگ بەربوون بە شارە خەمی ژن هێنان مارەی و ئاڵتون چۆن جۆری بکا بە دڵی خاتون خەمی ئەزمەکان خەمی ئەزمەکان کە سەر هەڵ ئەدەن ڕیسی ژیانمان بە خوری دەکەن بزانین چارەی ئەم هەموو خەمە بەڕاستی دەکرێ یاخود هەر دەمە با دوایی یەکلایی بێتەوە ئەمە هەموو قسە و فشوفاڵە هەمووی درۆی مەسئولین و کاربەدەست و لیستەکانە یان ڕاستیە و خەمی ئەو میلەتەتان لەبیرە و فعلەن کاری بۆ دەکەن ئەم دوو ڕۆژە شەر نییە ئەی چی بکەین تا تەمەنمان پڕ بەرەکەت بێ تا تەمەنمان پڕ بەرەکەت بێ با بچینە خزمەت ئەڵڵای خالقمان قورئان دەفەرمێ یا ئەیها الذین ئامنوا ئەی ئیمانداران باسی دوو خاڵ دەکا لەم ئایەتەدا هەر کەسێ ئا ئەمە جێبەجێ بکا تەمەنی پڕ بەرەکەت دەبێ ئینشاءاللە خوا دەفەمێ ڕکوع و سوجدە بۆ خوا بەرن واتە نوێژ بکەن بۆیە باسی ڕکوع و سوجدە دەکات چونکە گەورەترین ڕوکنی نوێژ بریتیە لە ڕکوع بریتیە لە سوجدە بردن بۆ خوا ئینسان بە نوێژکردن تەمەنی بە بەرەکەت دەبێ بۆچی چونکە ئینسان کە نوێژی کرد پەیوەندی لەگەڵ خوای پەروەردگاریدا پەیدا دەکا دوتاری جمعی ڕابردوو باسی ناکەمەوە کە باسی ئەوم کرد بە زانستی نوێی ئەمڕۆ زانای سویدی سەلماندی کە مرۆڤ نورێک دەوری داوە ڕووناکیەک دەوری وەکو قوەی مغناتیسی دەوری هەموو لاشەی مرۆڤێکی داوە ئەوانەی ئیماندارن ڕووناکیەکان نورەکان ڕوون و ئاشکرا و سپی و بێگەردە ئەوانەی کافر و بێبڕوان نورەکەیان لێڵە تەماویە زەردباوە شتی تیا نابینێ ئینسان بە نوێشکردن دڵی دەگەشێتەوە سەیری خۆت کە برای بەڕێزم ئەو بەیانی کە هەستی بۆ نوێش ئەو کەسانی کە نوێژی بەیانیان لە کاتی خۆیانە دەکەن سەیری کە کە لە خەو هەڵدەسی چەند دڵت خۆشە چەند ڕووت گەشە ئەو مۆزەفەی کە نوێژی بەیانی کردبێ کە دەچێ بەردەمی تخوا چەند ڕووی گەشە ئەی ئەو کەسەی کە هەتاو پشتە سەری گەرم دەکا ئەمجا هەڵدەستێ بزانە لە دایرەکەشە چۆن باوێشک بەسەر هاوڵاتیادا چۆن بێتاقەتە چۆن ڕق و خەشمی خۆی بە خەڵک دەڕێژێ چونگە نوری نییە ئەو کەسانی کە نوێش پاکن ئامامە حاجەکانمان بەداخە وڵاتی ئێمە خەریکە تیا کەم دەبێتەوە پیاومان دەبینی سۆفی دەروێش حاجی سەید مەلا حەل لە دوورەوە نێوچاوانی نووری وەڵڵاهی لێ دەباری ئەو ڕیشە سپیە قەڵەم کراوەیان نوورێکی لێ دەباری پیاو کە سەیری دەکرد هەر بە ئاشکرا بەبێ جیهاز تەست دەکرد دەم و چاوی مبارەکە ئەوە هەمووی بەرەکەتی ئەو ڕکوع و سوزدەیە هێندەی ئەو نێوچاوانە بۆ خوا بەدڵسۆزی خستبووە سەر زەوی نوور لە نێوچاوانیان دەباری وەڵڵاهی هەر کەسێ دیندار بێ نوێژ پاک بێ سوزود و ڕکوعی بۆ خوا بێ وەڵڵاهی نوور لە نێو چاوانی دەبارێ ئینسان بە چاوپێکەوتنی دڵی دەگەشێتەوە بەڵام وەرە نوێژ نەکەر ئەو کەسەی ڕکوع و سجود بۆ خوا نابا بێجگە لە بۆگەنی گۆرەوی و قاچی بچێتە هەر ماڵەکەوە دوو ڕۆژیش دوای ئەوە بۆگەنی لێ نابڕێ هەر بە تەماشاکردنی نێو چاوانی وەڵڵاهی وەبیللاهی کە ئینسان پێویست نییە سوێند بخوا چەند جار چوومە ژمارەکردنەوە بە بێ ئەوەی ئەو کوڕە بناسم بەس بە نێو چاوانی وتومە وەڵڵاهی لەوە ناچێ نوێژ بکەی وتێتی نەوەڵڵا هەر بە سەیری کردنی نێو چاوانی ئەزانی ئەم ئینسانە سوزدەی بۆ خوا نەبردووە وەکو ئەوەی لە نێو چاوانیا پەردەیەکی تاریک ببینی ئینسان ئەگەر لەگەڵ ڕکوع و سوزودا نەژیا کە مەرجی یەکەمی بەختەوەری تەمەنا ژیانی تاڵ دەبێ نازانێ بۆچی دەژیا خالقی خۆی ناناسێ هەر کەسێک لەم دنیادا ئەهلی نوێژ بێ ئەهلی عیبادەتی خوای پەروەردگار بێ لە ژیانا نورانییە، لە سەرەمەرگا نورانییە، لە قەبرا نورانییە. ئێمە لە وڵاتێکا دەژین بەداخەوە مێژوومان شاراوەتەوە حەیفە حەیفە میلەتی کوردی مسلمان خاوەنی چەندان کەسی نورانین کە مێژوو حەق وایە بە ئاوی ئاڵتون بینووسێتەوە کەچی لە لاپەڕەیەکا تۆمار ناکرێ یەکێک لەو زاتانەی کە بە پێویستی دەزانم وەکو وەفایەکی ئێمە بنەماڵەی خۆمان بۆ ئەو زاتە گەورەکەوە لەبەر دەستیاندا پێگەیشتووین شەهید مامۆستا مەلا ڕەسوڵی شارستێنێ بەڕەحمەت بێ کە لە دوانزەی کە لە بیست و شەشی دوانزەی حەفتا و شەشە بە دەستی جەندرمەکانی بەعسی شەهید کراوە لە شەوی 26 لەسەر 27 دوانزەی ساڵی 1976 دوای ئەوەی گوندی شارستێن چەند جەنازەی تێدا دەبێ و خەڵکەکە لە ترسانەوەی دەگیرەوەی تری ڕادەکا جەنازەی مامۆستای شەهید لەسەر ئەو شوێنەی لێ شەهید دەکرێ بەجێ دەێشرێ یەکێ لەوانەی کەوا وەکو دڵسۆزی نواندن و خەمێکی زۆر لەبەری مامۆستا مەلا حسێنی شارستێنی کە ئێستا لە ژیاندایە حاجی قادری شارستێنی کە ئێستا لە ژیاندایە و لە حاجیا وایە چەند پیاوی تر کە پێویست بە ناوهێنانیان ناکا شەو دەڕۆنەوە بۆ هۆی جەنازەی مامۆستا ڕزگار کەن و بینێژن ناتوانن لەناو گوندی شارستانە بینێژن چونکە کەسێکیان دەست ناکەوێت قەبر هەڵکەنێ لەبەرەوە بڕیار دەدەن کەوا جەنازەکە هەڵگرن جەنازە چۆن هەڵگرن وڵاخێک نییە سبحان الله لەو وەختە ئێسترێک کە هی خەڵکی ئەو ناوە هێستریان نەبووە لە بەردەمیاندا قوت دەبێتەوە هێسترێکی نامۆی غەریب بە ملکەچیەوە لە بەردەمیاندا دەوەستێ ئەوانی جەنازەڵ دەگرن و دار تابوتێک لە مزگەوتانیە لە شوێنەکەدا نەماوە بەسەر پشتی وڵاخەکەیادەن و بەبێ ئەوەی هیچی پێوە بێ تەنها بە تانیشی بۆ ڕادەخەن جەنازە دەبەن بۆ گوندی خورخوڕە گوندی خورخوڕە وەکو ئەو کەسانی نایان بینی بێ لە بیرانەوە لە بناری پیرەمەگرون بیبەی بەسەر شاخی پیرەمەگرونە بۆ ئەو دیوی مێرگەپان حدودی 22 کیلۆمەتر زیاترە شاخێکی سەخت و پێچاو پێچ شەوێکی باراناوی ئەنگوستە چاو هیچ چاو نابینێ بە هیچ شێوەیەک ئینسان ناتوانێت لایتێکی دەستکەوێیان چرایە کەڵکە چونکە باو بادان و تاریکە شەو تەحملی ناکە لەو کاتەدا ئەوانەی کە شاید حاڵن و ئێستا لە ژیاندان سوێن دەخۆن دەفەرموون هەر ئەوەندە بەڕێکەوتین نورێک لە سەری مامۆستاوە بۆ بەردمی ئەوڵاخەکە دەڕۆیشت لایتێکی سێ پیلی ئەم زەمان ئەو زەمانەکە هەبووە چەند بە قووەتە وەک بلاجکتۆرێک لەبەر دەمی ئێسترەکە دەڕۆیشت حتا بەو هەموو پێچانەدا کە ئینسان بە ڕۆژیشا زۆر زەحمەت پێیا سەر دەکەوێت نەک لە شەوێکی تاریکی ڕەهێڵەی باراناویدا ئەفەمێ ئەو ئێسترە نامۆیە کە هەرگیز ئەو شوێنەی نەدیبوو دیار بوو لە عەسکەریەکە بەجێ ماوە بەو شوێنەدا بە شوێنی ڕووناکیەکەدا دەڕۆی بەبێ ئەوەی ساتمەیەک بدا حەتا دەیبەنە ناو گوندی خورخوڕە ئەمە نورێکە خەڵکانێک باشکرا بینیویانە ئێمە میلەتێکین خاوەنی پیاوانی ئەوا بووین کە لە دوای شەهید بوونیشیان نورێک لەبەر چاویاندا لەبەر لەبەر لەسەریانەوە ڕۆیشتووە چونکە ئەو سەرە سوجدەی بۆ خوا پێبراوە ئەو سەرانەی کە ڕکوع و سوجدە بۆ خوا دەبەن نورانین لە دنیادا نورانین لە سەرمەرگا نورانین لە کاتێکا بە خاک دەست پێ نێر نورانین وەکو باسم کرد جمعەی ڕابردو فعلا حەقا ئەگەر بیستت وتیان قەبرێک نوری لێ بڵند بۆ بەلاتەوە عەجیب نەبێ چونکە مسلمان نورانیە و ژیانی پڕ بەرەکەتە وعبدوا ربکم خوا دەفەرمێ عەبدایەتی پەروەردگاری خۆتان بکەن ئایا نوێژکردن هەر عەبدایەتی نییە ئیمام فەخرەدینی ڕازی ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێ ئەم ئایەتە زۆر ئیعجازی تێدایە خوا دەفەرمێ نوێژ بکە ئەم جاوا مەزانە عەبدایەتی هەر نوێژە بۆیە خوا بەجیا دەفەرمێ وەعبودو ڕەبەکم هەرچیت کرد مەبەستە ڕەزامەندی خوا بێ عیبادەتە مەجالی عیبادەت زۆر فراوانە هەر کارێکت کرد لەم ژیانەدا مەبەستە ڕەزامەندی ئەڵڵا بێ بە عیبادەت بۆت حیسابە ئینسان بەمە تەمەنی پڕ بەرەکەت دەبێت چۆن کەسێ لە حیزبێکا کار دەکا کەسێ لە حکومەتێکا کار دەکا مۆزەفی دایرەیەکی ئیمزایەک قەڵەمێکت بەدەستە ئەگەر لە ژیانی خۆتا بۆ خوا کارت کردبێ ئەو ئیمزایە ئەو ئیژڕایی کردنە ئەو کاروباری میلەت جێبەجێکردنە مەبەستت ئەوە نەبوو بێ کاتی دەنگدانەوە بەڵکو خەڵک بخەڵەتێنی مەبەستت ئەوە نەبووێ دوایی خەڵک دەنگت پێ بدەن مەبەستت ئەوە بووبێ خوایە ئەمە ئەمانەتی سەرشانە و من جێبەجێی دەکەم بۆ ئەوی تۆم لێ ڕازی بی ئەزانی ژیانت پڕ بەرەکەتە چونکە قەت پەشیمان نابی ئەگەر ئەو حیزبە هەڵوەشا ئەگەر لە پۆستەکە دەریان کردی ئەگەر حکومەتەکە نەما ئەگەر خانەنشین بووی تۆ بۆ خوا کارت کردووە لای خوا تۆمارە ئیتر لە هەموو کەس بێمنەتی بەڵام ئەگە ئینسان بۆ خوا کاری نەکرد بۆ ماستاوچێتی لەبێ کار بکا بۆ ڕیا کار بکا بۆ خەڵەتاندنی خەڵک کار بکا بۆ ئەوەی پلەیەک بەرزتر بێتەوە کار بکا ماستاو لەبەر مەسولی سەر و خۆی دەکا لەبەر میلەت دەپاڕێتەوە خۆی دەکا بە مەڕە و لە پێستی گورگایە گورگە و لە پێستی مەڕایە ئا ئەمانە هەر ئەوەندە کە زانی حیزبەکەی لێک هەڵوەشا کە حکومەتەکە نەما کە پلە و پایەکەیان لێ سەندەوە هەر دوور نیە جەڵدە لێیدا و شێت ببێت چونکە هەموو ڕەنج بە خەسار بوو هیوایە سی ساڵ پێشمەرگایەتی کردوە ساڵ چەند پەشیمانم دەیەگە بۆ خوای بکرداوی کوتا دیفاع لەو میلەت و خاک و نەتەوە واجبێکی دینیە ئێستا دەگو من خوا پێی ئاگادارە بە چنێتێک کردومە بەڵام کە بۆ خوای نەکردووە هەموو ژیانی خۆی پەشیمانە بەداخەوە ها بەرەکەت لە تەمەنا نەماوە چەن خەڵک بیست ساڵە لە دایرەیەکایە چونکە بۆ خوا کاری نەکردووە ئێستا پەشیمان ڵە بریا کارم نەکردایە بریایشم بۆ ئەو حکومەتە نەکردایە دەی کەواتە وع وعبودو ڕەبەکم حەت چی دەیکەی بە عیبادەت بۆت حیسابە ئەگەر نێتت بۆ خوا بێ کارو کەسابەت فەلاحەت ماڵاتداری ئەم مەرحەبایی ئەو هەر چی نێتێک بۆ خوای بێ ئیلا خوای گەورە بە عیبادەت بۆت حسابەوە تەمەنت پڕ بەرەکەت دەبێ وافعلوا الخير لعلكم تفلحون خاڵی کۆتایی قورئان دەفەرمێ کاری چاکە بکەن ها عیبادەت فراوانتر دەکا وافعلوا الخير هەر چی چاکەیەشکی دەبن بە فرسەتی بزانن لەبەردەمتان ناو دەستی بۆ بەرن علەما دەفەرموون وەفعل الخیر هەر ئیشێکت کرد دڵی خۆت پێی خۆش بوو وەزانی دڵی بەرامبەرێکت پێ خۆش کردووە ئەوە وەفعل الخیرە فعلی خێر کاری چاک ئەو کەس ئیشەیە هەر ئیشێکت کرد دڵی خۆت گەشایی پێداهات وەزانی دڵی بەرامبەرەکەت پێ خۆش کردووە ئەوە بزانە وەفعل الخیرە و تەمەنت بەرەکەتدار دەبێ وەڵای ئینسان بەس بە چاکەکردن تەمەنی درێژ دەبێت چونکە تەمەن هەر ئەم ئەم سێ چوار ساڵەی دنیا نییە تەمەنی ئینسان بۆ نمونە تۆ پەنجا ساڵ دەژێر وا مەزانە ئەو پەنجا ساڵەیە احرص لنفسك بعد الموت ذكرها فذكر المرء مرء بعد موته عمر ثان وا بژی تەمەنت پڕ بەرەکەت بێ وا بژی کە کاری چاکەت هێندە ئەنجام دابێ لە دوای مردنت ناوت بە باشە ببرێ چونکە هەر کەسێ لە دوای مردنی ڕەحمەتی بۆ نێردرا و جێدەستی لە ناو کۆمەڵا دیار بوو ئەوە خوا عومرێش کەشی پێ دەبەخشێ لە قەبرای بەڵام وا ئەزانی لە ناو خەڵکا دەژی هەر کەسێ بە مەردایەتی ژیابێ لە خزمەتی خەڵکا ژیابێ لە قەبرا مردووە بەڵام عومری دووەمی هەر هەیە کە لە ناو خەڵکایە بۆیە ڕەسولی نازدار صلی الله عليه وسلم دەفەرمێ ئینسان کە مرد تەمەنەکەی کۆتایی پێدێ بەڵام لە سێ ڕێگاوە تەمەنت هەر درێژە و پڕ بەرەکەتە هەر کەسێ ئەم سێ شتەی لەگەڵا بێ خوا تەمەنی درێژ دەکا یەکەمیان صدقە جاریە کار و کردەوەیەک صدقە و خێرێکی نەبڕاوە مزگەوتێک بیرە ئاوێک پردێک قوتابخانەیەک نەخۆشخانەیەک بەدەستی تۆ ئەنجام درابێ دینارێکی تۆی تێکرابێ هەتا ئەو پرۆژە خێریە لە وڵاتە بمێنە و خەڵکی سفادەی لێ بکات تۆ ناوت نەمردووە با مردووش بی صدقە جاریە تەمەنی دووەمی مرۆڤە چەند کەس هەیە بەم دروستکردنی مزگەوتێک هەر زیندووە چەند کەس هەیە کە دەڵێن خەستەخانەی فڵان کەس چەند ساڵە مردووە کە چیناوی هەر زیندووە تەمەنی دووەمی هەر باقیە چونکە بەردەوام وەکو لە ژیان ناچاکە بکاوایە بەڵام بەڵام ئاگادار بین وەسیەت مەکە بڵێ لە دوای مردنم ئەوەم بۆ بکەن بۆ خۆت تا لە ژیانای بۆ ڕەوانی کە سەدەقەتون جاریە ئەوەیە بە دەستی خۆت پێش مردن بۆ قیامەتی خۆت ناردبێ مزگەوتێک هەیە لە سلێمانی من زۆر حەز دەکەم لە وتارەکانی جمعەدا ئاماژە بە میلەتی خۆمان بکەم ئەوەندەی باسی میلەتی عەرەب دەکەین باسی تورک و فارس و ئەمانە دەکەین ئەی باشە بۆ باسی میلەتی خۆمان نەکەین ئێمە چەندین کەڵە پیاومان تێا هەڵکەوتووە پیاوی بۆ خوا سوڵحامان تێدا دروست بووە بەڵام بەداخەوە ئەم عەلمانیەت و بێ دینی و لادینیە ناوەکانی کوژاندنەوە ئەوەندەی ڕەواج بە گۆرانی بێژێکی سمێڵ لافیتەی دەدرێ یان سمێڵ تاشاوێکی زنجیر لە مل دەدرێ قەت ئەوەندە احتیمام بە زانایەکی گەورەی میلەتی ئێمە و کەڵە پیاوێکی مێژوو میلەتی کورد نادرێ مەگە میحرابی مزگەوتەکان ئاوا جارجارێک بیرمان بێتەوە مزگەوتێ لە سلێمانی هەیە پێوەم مزگەوتی حاجی حان جەنابتان ڕەم بێ زۆربەتان ڕێتان کەوتێتەوە مزگەوتە مزگەوتێکی قەدیمە کانی و ئاو و سەرچاوەیەکی زۆر خۆشی هەبوو ساڵانی پێشوو بەداخەوە وابزان بەرەو وشکبوون چووە ئەم مزگەوتە سەرەتاکەی خوێندمەوە چۆن دروست بووە پیاوێکە بۆ ناوی حاجی حان بووە هەر ڕێک ناوی حاجی حان بۆی کە مزگەوتەکەی دروست کردووە کوڕێکی دەبێ زۆر سەرمایەدار و دەوڵەمەندی ئەو زەمانە دەبێ یەک تاقە کوڕی دەبێ ڕۆژێ دڵە بابە گیان وەڵی کوڕەکەم وا من پیر بووم هەر تۆم هەی تۆ جگەر گۆشەمی تخوا وەسێن نامەیەک دەنووسم کە مردم ئەم وەسێتانم بۆ جێبەجێ کە دەی فەرموو باوکە گیان وەسێت بکە ڕۆڵە گیان تخوا کە مردم مزگەوتێکم بۆ دروست کەن لەسەری بنووسن ئەمە مزگەوتی حاجی حانە بەڵام کە مردم بۆم دروستکەن ئەوەندە پارە با ئەو بۆ مزگەوتە بێ کوڕەکەش کوڕێکی سالار سەنگین بە دیندار ناوێ ڕووی باوکی بشکێنێ بڵێ بابە گیان ئاخر دەی بۆ بخۆ دروستی ناکە ئەوێ بە کردەوە نیشانی باوکی بدا شەوێک باوکی ئەڵێت نەچین بۆ ماڵی مامد و ماڵی خاڵ سەردانێکیان بکەین ئەو زەمانە سلێمانی کارەبای تیانە بەڵە بەرەوەڵا ئەڵێ فەرموو با بڕۆین چرای دەستی فانۆس هەبێ فانۆسەکە بە دەستی کوڕەکەەوە دەبێ بەڵام کوڕەکە هەموو جارە فانۆسەکە لە پشتی باوکیەوە دەگرێ باوکی حاجی حان دەڵێ ڕۆڵە گیان کورە چراکە بێنە بەردەمم خۆم بەردمی خۆم نابینم چرا لە دواوە چی ئیسفادێکی هەیە دەڵێ ئەی بابە گیان ئاخر خێریش وەڵڵاهی ئاوایە تۆ دەڵێ کە مردم مزگەوتێکم بۆ دروستکەن ئەی بۆ تا بۆ خۆ لە ژیانای دروستی ناکەی ئەها چرا ئەگەر لە دوای خۆتەوە بیگری هیچ ڕووناکی نییە ئەو چرایە چرایە کە لەبەر دەم تابێ بۆ خۆت بە دەستی خۆتەوە بەردەمی خۆتت پێ ڕووناک کردبێ بابە گیان بۆ خۆت مزگەوتەکە بە دەستی خۆت دروست کە بۆ ئەوەی کە مردی بەردەمی خۆت ڕووناک کە وەڵڵاهی بە دەستی من ڕووناک نابێتەوە ئەڵێ وەڵڵاهی ڕۆڵە گیان ئا ئەم قسەیەم بەسە با بگەڕێینەوە هەر ئێستا پارەکە بژمێنین و بەیانی شوێنەکە دیاریکراو دەبێت زەمەن ئەو کاتە زەوی و زار زۆر بۆ شارەوانی شن نەبووە هەر لە بەیانی یەکەم پاچی بۆ خۆی لێدا ئەو مزگەوتە تا ئێستا عیبادەتی خوای تێدا دەکرێت صدقە جاریە بەدەستی خۆت پێشی خا ئەها دوای مزگەوتی حاجی خان حاجی حان ئەو پیاوە نەمرد هەتا هەتا ئەو مزگەوتە زیندووە نێتەکەش ئینشاءاللە بۆ خوا بووە تەمەنی باقیە ئەو علم ينتفع به زانیاری بەسوود چەند کەسەیە نووسەرە سەد ساڵە بۆ خۆی مردووە هەزار ساڵە بۆ خۆی مردووە کە چاوت بە بەرگی کتێبەکەکەەوە ناوی فڵان کەسی لەسەر دوعایەکی خێری بۆ دەکەی ئەمە تەمەنی بەرەکەتدارە هەر زیندووە یان کەسێک کتێبێک دەکڕێ لەسەری نووسا وەقفی فڵان کەسە کە وەفاتی کردووە هەتا ئەو کتێبە بخوێندرێتەوە فڵان کەس تەمەنی باقیە تەمەنەکەی درێژە ئەو وەلەدین صالح یدعو له ئەولادێکی صالح ئەگەر خوا بداتێ و خوا ئەولادەکانمان صالح کە ان شاء الله ئەولادی صالحیش تەمەنی ئینسان بە بەرەکەت دەکا چەند کەس هەیە ڕۆژانە خەڵک دوعا بۆ باوکی دایکی دەکا ئەڵێ هەی ڕەحمەت لەو دایک و باوکت باوک و دایکی ناناسێ کێن وەڵی هیوایە باوکی وایە هەر لە ژیانا مردووە دایکی وایە هەر لە ژیاندایە مردووە چونکە کەس نایناسێ هیچ کارێکی خێری پێ ئەنجام نادرێ بەڵام خوا ڕەحمی پێکردووە کچێکی هێندە ساڵیحی هەیە کوڕێکی هێندە ساڵح و ڕێک و پێک و دیندار و بە ئەخلاق و بە ڕەوشت و خزمەتکاری خەڵکی هەیە هەر کە چاوت پێ دەکەوێت وەڵ ڕەحمەت لەو دایک و باوکە بێ کە فڵان کەسی لێ بووە ئەو دایک و باوکە تەمەنی بەبەرەکەتە چونکە ئەولادێکی وای هەیە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم عەرزیان کرد قوربان تەمەن درێژ دەبێت گەر لە جادە فەرمووی بە فڵان کردەوە خوا بەرەکەت دەخاتە تەمەنەوە فەرمووی ان الله لا يؤخر نفسا اذا جاء اجلها وانما زيادة العمر ذرية صالحة فەرمووی واللهی تەمەن یەک دەقە سانیە پاش و پێش ناکە ئەوەندەی خوا تەمەنی بۆ نووسیوی دەبێ هەر ئەوەندە بژی لەسەر زەویدا وتیان ئەی پێغەمبەری هەڵسەسم ئەی زیادەی عمر چییە کە دەفەرمووی خوا عمری زیاد دەکا فەرمووی ذریە صالحە نەوەی ساڵحە لە دوای خۆت نەوەی ساڵحە و هێندە ڕەحمەت بۆ دێ هێندە دوعای خێرت بۆ دەکرێ هێندە ئەولادەکە دوعات بۆ دەکا تۆ تەمەنەکەت ئەگە پەنجا ساڵ ژیابی حەفتا ساڵ ژیابی وەکو ئەو وایە هەزار ساڵ ژیابی لە دوای مردنیشت تەمەنەکەت کۆتایی پێ نەهاتووە جا فرسەتە ئەو ئەولادانەمان با زایع نەبن ئەولادەکانتان بێنن بۆ مزگەوت بۆ جومعە بۆ قسەی خێر ئاگاتان لە کەناڵەکانتان بێت لە ڤیدۆ و سیدی و دیڤیدیەکانتان بێ مناڵەکانتان لەسەر خواناسی ڕابێنن لەسەر ڕەوشتی بەرز لەسەر حرمەتی گەورەتر لە خۆیان هەر ئەولادێک ئاواژیا دایک و باوکەکەی ئینشاءاللە تەمەنی باقی دەبێت لەبارەی تەمەن درێژیەوە وتمان خوای پەروەردگار فەرمووی نوێژ بکەن سوزدو دوو ڕکوع بۆ خوا بەرن هەر کارێکتان کرد تەنها مەبەستە ڕەزامەندی خوا بێ بۆز بۆ خوا کار بکە قەت تەمەنت بە فیڕۆ ناچێ قەت کردە پەشیمان نابی هەرچی کردت بۆ خوا بیکە سێم هەر کردەوەیەکی جوانت هاتە بەرچاو بە فرسەتی بزانە و پەلاماری بدە و بەشی خۆتی تێکە ئەمە ئینس ئەمە سێ خاڵ بوون خاڵەکانی تر لە ئاەتی دوای ئەوەدا انشاءاللە لە جمعی داهاتوودا بە ئیزنی خوای پەروەردگار ئەگەر تەمەن باقی بێ بۆتان تەواو دەکەم یا ربی خوا رحممان پێ بکەی خوا عاقبەتمان خێرکەی خوا تەمەنمان پڕ بەرەکەت کەی یا الله تەمەنمان پڕ بەرەکەت کەی یا الله علمی نافعمان پێ ببەخشی یا ربی خوا لە صدقەی جاریدا بەشمان هەبێ یا ربی ئەولادی صالحمان پێ ببەخشی خوایە ئەولادەکانمان صالح بن بۆی خەڵک دوعای خێرمان بۆ بکە یاڕەبی خوایە خێر و بەرەکەت و خۆشی بخەیە نێوان خێزانی مسلمانانەوە یاڕەبی بەرەکەت بخەیە ئەو دڵانەوە کە تەنگن و نەخۆشی دەرونیان هەیە یاڕەبی شیفا بۆ ئەو کەسانە بنێری کە نەخۆشن یاڕەبی خوایە بە دڵ و بە کوڵێت دەپاڕێنەوە مسلمانێک هانای بۆ مزگەوت و ماڵی تۆ هێناوە بۆ ئەم دەستە بەدەست نوێژانە مشکلەی گەورە ڕووی تێکردون یاڕەبی خوایە ڕەحمیان پێ بکەی نایان ناسین و هەر کەسێک کە کاو نامەی نووسیوە یاڕەبی خوایە بە لوتفی خۆت بە کەرەمی خۆت ئاوێکی بە ڕەحمەت بەسە موسیبەتیاندا کە یا ڕەبی خوایە بۆیان حەلکەی یا ڕەبی خوایە هەر کەسێک گرفتارە ڕزگاری کەی هەر کەسێک قەرزارە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە هەر کەسێ بەزەی بە خەڵکا دێتەوە بەزەیت پێدا بێتەوە هەر کەسێ ڕاست دەکا لەگەڵ ئەم میلەتەدا مۆفەقی کەی هەر کەسێ درۆمان لەگەڵەکە یان هیدایەتی دەیان سەرنگونی کەی لەبەر چاوماندا یا ڕەبی خوایە ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی و عاقبەتی هەموو لایەکمان بە گەنج و لاو و پیرەکانەوە خێرکەی ئامین والحمد لله رب العالمین ئیماندارانی بەڕێز ئێمە لە ئەم مزگەوتەدا الحمدللە کە قەڵەباڵغێکمان هەیە مزگەوتیش کە هیچ واریداتێکی نیە هیچ دەزگایەکی خێرخوازی لە پشتێوە نیە هەرچەند ئەمە بۆ ئێمە ناخۆشە بەڵام جار هەیە لە ساڵێکا جارێک جار هەبووە زۆر ناچار بووین بۆتە دوو جار ڕووی دەممان بکەینە